عەشقی تەبلیغ لای هاوەڵان موسعەب تاقانەی دەوڵەمەندترین خێزانی مەککە بوو کاتێک مسوڵمان بوو تەمەنی حەفدە ساڵان بوو وەختێ بە کۆڵاناندا ڕەت دەبوو کچانی گەڕک بە جارێ هەڵپیان دەکردە بەر پەنجەرەی ماڵەکانیان و بۆوە دەستخستنی دڵی دەستماڵی خۆشەویستیان بۆ درێژ دەکرد کەسێک بوو زۆر گرنگی بە خواردن و پۆشاک دەدا بەڵام هەرکە هاتە ناو ئیسلامەوە چیتر لە خێزانەکەی ڕوویەکی خۆشی نەدیەوە. وەختێکیش هیجرەتی کرد بۆ مەدینە، جگە لە دەستە جلەکەی بەری هیچی تری نەبوو. لەوەو دواش هەروا ژیا. تەنانەت لە ئوحوددا یەک بە یەکی ئەندامەکانی لاشەی لە پێناوی خوادا بەخت کرد. بەڵێ، لەو ڕۆژەدا وەک ئەوەی لەسەر تەختی قەسابی پارچە پارچە کرابێت وەها بوو. وەختێکیش ویستیان ئەسپەردەی خاکی بکەن، پارچە قوماشێکیان دەست نەکەوت تا کفنی پێ بکەن. ئەم هاوەڵە پایە بەرز و نەجیبەی مامۆستای مرۆڤایەتی هەر ئەوەندەی گەیشتە مەدینە ڕاستەوخۆ دەستی کرد بە بانگەواز و تەبلیغ وەک بڵێی دەرگایەک نەمابوو لە مەدینەدا تەقەی لێ نەدابێت هێندە بە ئیخلاس و حەسبی و ناخگۆیا بوو ئەوەی گوێی لێ بگرتایە و لە مەجلیسیدا دانیشتایە لە نزیکترین کاتدا کاژی کوفری فڕێدەدا و بەرگی نورینی ئیمانی دەپۆشی هاتنی ئەو، شەپۆڵ هەژانێکی لە مەدینەدا بەرپا کرد، شەپۆڵێک، خاشاکی کوفری ڕادەماڵی و یاقوت و مەرجانی ئیمانی دەکردە دیاری کەناراوی دڵان، دەتگوت چاوگێکی نوورینە و دەروونە تاریکەکان ڕۆشن دەکاتەوە. بە درێژایی مانەوەی لە مەدینە میوانی ماڵی ئەسعەدی کوڕی زورارە بوو، ئەم زاتە، تەنانەت بەر لە تەشریف هێنانی پێغەمبەری خوا بۆ مەدینە و فەرز بوونی نوێژی جومعەش، باوەڕدارانی کۆ دەکردەوە و بە کۆمەڵ نوێژی جومعەی پێ دەکردن. هەرچی پیاو ماقوڵی مەدینە هەبوو، هەموویان دەهاتنە ماڵی حەزرەتی ئەسعەد و گوێیان بۆ حەزرەتی موسعەب ڕادەگرت. هاتووان بە کۆڵێ خەشم و قینەوە خۆیان دەکرد بە ماڵدا، بەڵام کاتێ دەگەڕانەوە، بە کۆمەڵێ هەستی زۆر جیاوازەوە دەگەڕانەوە. سەعدی کوڕی موعاذیش یەکێک بوو لەوانە. ئەویش ڕۆژێکیان بە تووڕەییەوە بەرەو ماڵی ئەسعەد بەڕێکەوت. ڕایگەیاند کە ڕێنادات هیچ کەسێک لە مەدینەدا ئاشوب بنێتەوە. ئاخر وایان دابوو بە گوێیدا کە حەزرەتی موسعەب بۆ ئاژاوەگێڕی هاتووە، بۆیە ئەویش بە ئەرکی خۆی دەزانی کە وەک سەرگەورەیەکی مەدینە ئەم ئاشوبە لەناو بەرێ. خۆی کرد بە ماڵدا. حەزرەتی موسعەبیش وەک هەمیشە بە زوبانە شیرینە سەوسەنئاساکەی خۆی ڕازی سەفەری ئەبەدی لەگەڵ ئەوانەی چواردەوریدا تاوتوێ کرد. لە سەرەتادا سەعد زۆر بە ڕەقی ڕەفتاری کرد، بەڵام حەزرەتی موسعەب ئەم دڵنیایەی پێدا، لە پێشدا دانیشە و گوێم لێ بگرە، ئەگەر ئەو شتانەی باسیان دەکەم بە دڵت نەبوو، ئەوا کۆتایی بەم کارەم دێنم و چیتر ناڕەحەتت ناکەم. ئەم قسانە بەس بوون بۆ نەرمکردنی دڵی سەعد. زۆری نەبرد، سەعد یەکەم هەنگاوی نا بەرەو ئەو دەرگایەی کە لێیەوە بەرز دەبووەوە بۆ ئەو پایەیەی فریشتەکان بە خاکی بسپێرن. ئیتر لە ناخی دڵیەوە شەیاتمانی هێنا. بەڵێ، سەعدی کوڕی موعاذ لە بەردەم حەزرەتی موسعەبدا کەوتە سەرچۆک و موسوڵمان بوونی خۆی ڕاگەیاند. موسوڵمان بوونی سەعد لە مەدینەدا جۆش و خرۆشێکی وەهای هێنایە مەیدانەوە، ڕۆژی موسوڵمان بوونی حەزرەتی عومەری لە مەککەدا دەخستەوە یاد. دەنگدانەوەی موسوڵمان بوونەکەی لە کەمترین ماوەدا بەناو سەرجەم هۆزەکانی دەوروبەردا وەک ڕووداوێکی مەزن بڵاو بۆوە. جا هەروەک پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بێ وچان بەردەوام سەرگەرمی بڵاو کردنەوەی حەق و حەقیقەت بوو، هەر بەو شێوەیەش شاگرد و قوتابی ڕاستگۆکانی بە هەر چوار لای دنیادا بڵاوەیان کرد و ئەرکی گەیاندنی بانگەوازی حەقیان بە کامڵترین شێوە بەجێگەیاند. ئیتر جیهان لە سایەی مەشخەڵی ئەو دڵە نورانیانەدا بۆ هەمیشە ڕووناک بووەوە، مەگەر ئەو پاڵنەرەی موسعەبی بۆ مەدینە و تەڵحەی بەرەو دوومەل جەندەل و ساڵانێک دواتر بەرا و خالیدی بەرەو یەمەن ڕاپێچ کرد هەر هەمان ئەو ڕۆحیەت و شعورە نەبوو؟ خۆ ئەگەر بهاتایە و یەکێک سەرکەوتوو نەبوایە لەو شوێنەی بۆی نێنراوە، پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم کەسێکی تری دەناردە جێی، بێگومان ئەم جێگۆڕکێیەش بەرهەمی خۆی دەبوو، بۆ نموونە، خالیدی کوڕی وەلید، کە بە مەبەستی ئیرشاد و بانگەواز نێررابوو بۆ یەمەن زۆر سەرکەوتوو نەبوو، بۆیە پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام حەزرەتی عەلی نارد بۆ یەمەن و حەزرەتی خالیدیشی نارد بۆ لای گەورەکانی نەجران. بەرا ی کوڕی عازب، ڕەزای خوای لێ بێ، ئەم ڕووداوەمان بەم شێوەیە بۆ دەگێڕێتەوە، لەگەڵ خالید دا چەندین ڕۆژ لە یەمەن ماینەوە، تا کاتی عەلی نەهات، کەس باوەڕی پێ نەکردین و نەهاتە ڕیزمانەوە. جا هەر کە حەزرەتی عەلی هات هەموو شتێک لە پڕ گۆڕانی بەسەردا هات ئیتر خەڵکی پۆڵ پۆڵ دەستیان کرد بە هاتنە ناو ئیسلامەوە و مسوڵمان بوونی خۆیان ڕاگەیاند بەڵێ بەشی حەزرەتی عەلی ڕەزای خوای لێبێ لە یەمەن سەرکەوتن بوو ئاخر ئەو ڕابردوویەکی درێژی لەگەڵ پێغەمبەری خوادا هەبوو ئەمە جگە لەوەی کە لە پلەی باوکایەتی ئەو زنجیرە زێڕینەدا بوو کە لە حەزرەتی حەسەن و حوسەینەوە ڕەزای خۆیان لێ بێ بەردەوام دەبوو سەرجەم ئەو قوتب و موقەڕەبین و ئەولیا و ئەسفیایانەی دەگرتەوە کە تا قیامەت دەهاتن ئەمڕۆشی لەگەڵدا بێت حەق و حەقیقەت هێشتا لە ژێر باڵی پەنابەخشی ئەواندا نوێنەرایەتی دەکرێ ئیدی ئەم حەزرەتی عەلیە بە وتە شیرینەکانی دڵی تەواوی خەڵکی یەمەنی فەتح دەکرد. تا ئەوەی ڕۆژ بگوزەرێ و ئەوانیش هەموو بە دەستە جەمعی لە حەجی ماڵئاواییدا بێنە ناو ئیسلامەوە. پەیام بۆ سەرۆک دەوڵەتان. لە کاتێکدا پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم سەرگەرمی ناردنی ئەم کەسایەتیە بە توانا و لێهاتوانە بوو بۆ ناوچەکانی دەوروبەر بە مەبەستی بەجێهێنانی ئەرکی تەبلیغ، لە هەمانکاتیشدا نامەی بۆ پاشا و سەرۆک دەوڵەتان دەنارد و بانگی دەکردن بۆ سەر ئایینی حەق، ئەمەش خۆی لە خۆیدا ڕووێکی تری تەبلیغی پێکدەهێنا. نەجاشی. نەجاشی فەرمانڕەوای حەبەشە بوو جا لەبەرئەوەی پێغەمبەری خوای نەبینیبوو بە سەحابی هەژمار نەدەکرا بەڵام لەگەڵ ئەوەشدا مرۆڤێکی مەزن و لێهاتوو بوو پێغەمبەرمان سەڵات و سەلامی خوای لەسەر بێ حەزرەتی عەمری کوڕی ئومەیەی نارد بۆ لای نەجاشی پەیامەکەی سەروەرمان بەم جۆرە بوو. من محمد رسول اللە الی النجاشی الاصحم ملک الحبشە. لە محمد پێغەمبەری خواوە بۆ نەجاشی ئەسحەمە پاشای حەبەشە سەلامت لێ بێ بەم بۆنێوە سوپاس و ستایشی پەروەردیگار دەکەم وە شایەتی دەدەم حەزرەتی عیسا ڕوح اللە یە وە کەلیمەی خودایە کە دایبەزاندوەتە سەر مەریەمی دایەمپاک و پاکیزەی بەتول بانگت دەکەم بۆ لای خودای تاک و تەنهای بێ هاوەڵ سەروەری مرۆڤایەتی هەر لە سەرەتاوە ڕاستەوخۆ دەستەواژەی، سلام علیک، ی ئاراستە دەکات و بەمەش ئاماژەیەکی پەنهان دەکا بۆ ئەوەی کە شتێکی لە نەجاشیدا بەدی کردووە. بەڵێ، وەک بڵێی سەروەرمان بە چاوە غەییببینەکانی هیدایەتی نەجاشی بینیوە، بۆیە وا بەم شێوەیە لەگەڵی دەدوێت، سەرەڕای ئەمەش شێواز و دەستەواژەکانی ناو نامەکە تا بڵێی ناوازەن، ئەوەتا دەبینین کاتێک پێغەمبەری خوا دەیەوێ بچێتە ناو بابەتەکەوە لە ڕێگەی حەزرەتی مەریەمەوە نزیک دەبێتەوە کە بەها و قەدرێکی بێ پایانی لای نەجاشی هەیە. جا خۆ لە ڕاستیدا حەزرەتی مەریەم لای ئێمەش خاوەن قەدر و پێگەیەکی مەزنە، چونکە حەزرەتی مەریەم ئەو ئافرەتەیە کە پێغەمبەرێکی مەزنی هێناوەتە دونیاوە و مەزهەری ئیلهامە. لێرەدا لایەنێکی گرینگ هەیە کە دەبێ بە وردی سەرنجی بدەین، نەجاشی مرۆڤێکی مەسیحییە، پێغەمبەری خواش عەلەیه الصلوة والسلام لە نامەکەیدا ئەو ئایەتانەی قورئانی پیرۆزی بەکار هێناوە کە پەیوەندییان بەم بابەتەوە هەیە، ئەمە کاریگەرترین و سەلامەتترین ڕێ بوو بۆ چوونە ناو دڵی نەجاشییەوە. لە ڕاستیدا هەرواش بوو. نەجاشی بۆ پێشوازی کردن و وەرگرتنی نامەکە لە تەختەکەی دێتە خوارەوە. ئینجا نامەکە ماچ دەکات و دەیخاتە سەر سەری. هەر کە لە خوێندنەوەی نامەکەش دەبێتەوە، ڕاستەوخۆ وەڵامی بانگەوازەکەی ڕەسول اللە دەداتەوە و مسوڵمان بوونی خۆی ڕادەگەیەنێ. ئینجا بێ ئەوەی کات بەفیڕۆ بدا، وەڵامی نامەکەی دەداتەوە. نەجاشی لە نامەکەیدا دەڵێ. لە نەجاشی ئاسحەمەوە شاهیدی دەدەم کە تۆ پێغەمبەری خوای ئەگەر بفەرموون هەر ئێستا دێمە خزمەتتان بەڵام من تەنها نەفسی خۆمم بەدەستە و دەسەڵاتم بەسەر شوێنکەوتوەکانمدا ناشکێت دیسانەوە شایەتی دەدەم کە هەرچی تۆ دەیڵێیت حەق و ڕاستیە. نەجاشی خاوەنی هەست و شعورێکی ئیمانی دامەزراو بوو دەگێڕنەوە جارێکیان بە دەوروبەرەکەی وتووە، بریا لە بری ئەم هەموو سەڵتەنەت و فەرمانڕەواییە خزمەتکاری پێغەمبەری خوا بوومایە. ئیدی ڕۆژان یەک بە دوای یەکدا هاتن و تێپەڕین، تا ئەوەی ڕۆژێکیان پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام دێتە مزگەوت و بە ئامادەبووان دەفەرموێت، هەڵسن، نوێژی جەنازە لەسەر نەجاشی برامان دەکەین ئەنجامدانی نوێژی جەنازە بە غائیب واتە بەبێ ئامادەبوونی تەرمی مردوو بابەتێکە لە نێو زانایانی فیقهدا ڕای جیاوازی لەسەرە لە کاتێکدا کە ئیمامەکانی مەزهەبی شافعی و حەنبەلی ئەم جۆرە نوێژەیان بەلاوە دروستە کەچی ئیمامەکانی مەزهەبی حەنەفی و مالیکی پێچەوانەی ئەمەیان دەربڕیوە، چونکە بەڕای ئەوان لە ئەنجامی موعجیزەیەکەوە خوای گەورە تابوتی نەجاشی لە بەردەم پێغەمبەرماندا بەرجەستە کردووە، ئیتر بەم شێوەیە ئەو نوێژی جەنازەیە بە حازری کراوە. ئەمە بابەتێکی فیقهیە و ئێرەش شوێنی لێکدانەوەی وردەکارییەکان نییە. نوری نەمر.